هەژاری موکریانی هەروا بەردەوامە لەسەر گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانی لە کتێبی چێشتی مجێوردا و ئێستا ئێمە لە خوێندنەوەی ئەو بەسەرهاتانەدا لەو کاتانەداین کە هەژاری مکوریانی لەگەڵ چەند هاوڵێکی سەردانی لالەشیان کردووە. لە لالەش وەک عادەتی هەمیشەی خۆی هەژار دەکەوێتە پرسیارکردن لە کەسێک بە ناوی فەقیر شەمۆ کە شارەزایەکی ئێزیدیان بووە. هەژار لە گێڕانەوەی ئەو گفتوگوۆیەدا دەنووسێ لە فەقیر شەمۆم پرسی مەلا ئەحمەدی جززیری لە شعرێکیدا باسی لالەش دەکا فەقیروتی نەخێر ناوی ئەحمد نەبوو ناوی مەلا ئۆبەکر بوو منیش پێم وت بەڵێ، ڕەنگە من بە غەڵەت چووبم. فەقیر لە منی پرسی. دەڵێن لە حەجی بسوڵمانان ئەو خەڵکە بەلەنگازە خۆیان ڕووتەکەنەوە، لەو سەحرا گەرمەدا ڕادەکەن، ڕاستە؟ منیش وتم، ئای جەنابی فەقیر، چت زانیوە؟ ئەو هەموو ڕووتە لەو دەشتەدا گرێوە غارێکیانە سەتیان وە بن پێدەکەون، زۆریان لەبەر تۆز دەخنکێن، خوا بە نسیبت نەکا. فەقیر شەمۆ وتی، دەبزانە! حەجی ئێمە چۆنە سێ شەوان هەموو کیژ و لاو ژن و پیاو خۆ دەخەمڵێنن جەلکی جوان لەبەر دەکەن لەسەر چیای عورفاتێ لەبەر دەنگی شمشاڵ شەباب دەڕەقسن تا ماندوو دەبن و خەو بەلایاندا دەباتەوە منیش وتم دە ئۆباڵ بەستۆم حەج وا دەبێ با عەرەبی پێخاوسی بێدەرپێ لەناو خۆڵدا بگەوزن گۆڕی گیانیانە، بەو قسە خۆشانە سێبەر شۆڕ بوون و هاتینەوە گوند، حافز شین و ڕەش بووبووەوە لەبەر پێکەنین، دەیوت، تۆ چۆن پێکەنینت نەدەهات و دەتگوت پیرەیەزیدی سەد ساڵەی وا کابرات گەرم داهێنابوو؟ وتم، کاکە حافز، زۆر ساڵە لە من کەرتری دەست نەکەوتبوو ئاوا گوێی بۆ ڕاگرێ و بەڵێ بەڵێی بۆ بڵێ. شەو لە مەجلیس وتم کوردەکانی ڕووسیا لە ئەرمەنستان و گورجستان پتر لە سێ سەد هەزار دەبن و هەمووش یەزیدین فەقیر شەمە و قوت بوو وتی پارەی ئەوان چییە؟ وتم ڕوبڵە وتی ئای بچیە ناویان و ڕوبڵ کۆکەیەوە منیش وتم ڕوس کافرن ڕێگە نادەن بەرەکەتی وەک تۆ بچێتە وڵاتیان ئیدی لەو سەردانەدا بە خزمەتی بابی چاوی شیش گەیشتین ئەگەرچی هەموو پیاوی ئاینی یەزیدی جلکیان و مێزەریان ڕەشە ئەو سەرتاپای سپی بوو پرچی هۆنی بوونەوە هاتبوونە سەرپشتی تەرکە دنیایەکی زۆر پاک و خاوێن بوو دەیان گوت هەرامەکەی خۆی بە چەقۆ بڕیوە تا تەماحی لە ژنان ببڕێ سێژنی تەرکە دنیا خزمەتیەکەن لە پاش میر و بابە شێخ لە هەموو کەس پایە بەرزترە، بابی چاوش جگە لە بە خێرهێنان هیچ قسەی خۆشی بۆ نەکردین، باسی سینگۆڵکە و کڕۆز بوونی دارتووشم پرسی، وتیان، هەر یەزیدیەک بێتە زیارەت لە حەجدا سینگێک لەو مێرگە داکوتێ کە ڕۆژی قیامەت ئەسپی خۆی لێ ببەستێتەوە، هەر کەسەش تیس ماڵکێک لە دارتوو دەکاتەوە، بۆ بەرەکەت دەیخاتە کەندووی ئاردەوە. حەجی ئەوان دەگەڵ جێژنی قوربانی ئیسلام بەرامبەرە، ڕۆژی دوای جێژن چەند لاوێکی زۆر بە تاقەت و چالاک هەریەک بە گۆپاڵێکەوە دەچن لە بەردەرکی حەسارێک ڕادەوەستن و، گۆپاڵ لەسەر شان ئامادە، گوێلپارێکی دابەستراو لە ژوورەوە حەبس کراوە، میر و بابە شێخ و پیاوانی ئاینی لە سەربان سەفتیان بەستووە و سەیرەکەن یەکێک دەچێتە ژوور و دێ لە دەرگا هەرا دەکا ئەوە هات ئەوە هات هەموو وشار دەبن و حازر بەڵام نایە دووجار ئەم پرۆڤیان پێدەکا و سەری سێجارە دەڵێ هات و گوێلپار دەردەپەڕێ و کورگەڵ بە گۆپاڵان دەکەونە سەری و هەرچی بیگاتێ دەیکوتێ تا دەیکوژن چەندین مەنجەڵی گەورە ساوار لەسەر ئاگرە گۆشتەکەی بەسەر مەنجەڵەکاندا بەش دەکەن دەبێ هێندە کوڵابی تا ڕیزاڵ ڕیزاڵ دەبێ ئەمجار یەکێک هەرادەکە بگەنێ هەیلەوەی مەزبوط و بەکاربێ و پارچەیەک لە گۆشتی گوێڵپاری قوربانی دەستکەوێ ئیتر ئەوە بەختەوەرە ئەمجار وێگڕا نانی جێژنە دەخۆن و حەجاج بڵاوەی دەکەن لە بیرم چوو بوو لەسەر ئەو بەردەدانیشت بووم کە پیرۆزە و نشیمەنی شێخادی بوو فەقیر شەمۆ وتی مەمنوحە مەمنوحە دامەنیشە وتم، مام فەقیر، ساڵێ ئەو هەموو دینارانە لەو یەزیدیانە وەردەگرن، ناکرێ دە دینار بدەن بە شیشی ئاسن و دەوری ئەو بەردەی پێ بدەن تا کەسی تر وەک من لە بیری نەچێ و لەسەری دانەنیشێ؟ گوتی، ڕاستە، دەبێ ئەوی چێ کەین. پێویستە ئەمەش بزانین کە یەزیدی کورد ئەوانەی لە شەنگاڵ و دەشتی موسڵ و جزیرەی سووریا و لە تورکیا ئەژین چوار تایفەن، میر، پیر، شێخ و فەقیر. هیچ تایفەیەک ناتوانێ ژن لە تایفەکەی تر بخوازێ شیربایی یەکجار زۆرە زۆر کەس هەیە پیر بووە هێشتا خێستی شیربایی دایکی لەسەر ماوە و دەبێ ساڵ بە ساڵ بیدا تەڵاقیش زۆر زەحمەتە چونکە کابرا زۆر دەوڵەمەند نەبێ ناتوانێ دووبارە ژن بێنێ یەزیدیەک لە تایفەی میر گاوانێک بوو لە سوریا ژنەکەی پێیەوە دانەدەنیشت پازدە هزار لیرەی سووریان دەدایە تەلاقی نەدەدا چونکە بەو قیمەتە ژنی لە تایفە دەست نەدەکەوتەوە پیاوانی دینی بریتین لە میری گەورە کە لە ماڵە میرانن و کەی خوددایان قۆڵی بۆ دەکێشن و میر دەسەڵاتی یەکجار زۆرە ئەگەر لە موری دێک تووڕە بێ و بڵێ حرامم کردی کەس هاتوچۆی کابرای حرام کراو ناکە قسەی دەگەڵ ناکەن تەنانەت نابێ مریشکیشی بچێتە ماڵی جیرانان ناچارە بە دیارەکی باش میر ئاشت کاتەوە لە میر بەرە و ژێر بابە شێخە کە کاروباری شەر و ڕێو شوێنی یەزیدیانی بەدەستە دەرەجەی سێهەم کۆچەک دێت کە لەقەبێکی ئاینی گەورەیە دەرەجەی چوارم فەقیرە دەرەجەی پێنجەم و لە هەمووان نەویتر قەوالە کە بەیت و باوی دینی لەبەرە و بە دێهاتدا دەگەڕێ و پووڵ بۆ میر و پیاوانی ئاینی کۆکاتەوە و سمێڵی خۆشی چەورەکا و بەشی خۆی پاشقل دەدا. لە پاییزی درەنگدا میر دێت و گەڕاندنی تاوس کە هەیکەلە تاوسێکی لە مس یان زەردە بە هەڕاج دادەنێ. قەوالان لەسەر یەکتری زیاد دەکەن. کێ دەیباتەوە دەگەڵ چەند کەسێکدا دەڕوا بۆ گوندان و تاوسە مسە لە تێڕێکدایە. خەڵکی دێ، ژن و پیاو بە پێر تاوسەوە دێن، دەیکەنە موزایەدە کە کێ تاوس بباتەوە ناو دێ، کێ بەری کەوت، تێڕی تاوسی تێدا دەخرێتە سەر ملی و دێتە گوند. هەموو خەڵکی گوند، پیاوەکانیان دەوراندەور لە ژوورێکی گەورە دائەنیشن، قەوال لە پاش گوتنی چەند بەندێکی دینی بە دەنگ بانگ دەکا، فڵان کەس تاوس ڕووت تێ ناکا، چەندی دەدەی؟ مەڕێک کەمە، دوو مەڕ، تا پێک دێن و هەر کەس بە ئەندازەی دارایی خۆی ئەو دەم ڕووی تاوسی تێدەکا. پاش سەرچاکردنەوەی پیاوان، ئیجازە بە ژنان دەدرێ بچن زیارەتی تاوس بکەن و بەشە دیاری خۆیان بەرن. قەوال قازانجی خۆی دەبا و ئەو پووڵە بە میر دەگا کە ساڵانە خۆی لە هەزاران دینار دەدا. پیاوی بەدین نابێ قەت موویەک لە لەشی بقرتێنێ، نابێ نینۆکی بکا، نابێ تارەت بکا، یان دەموچاوی بشوە. بەرە بەیانان لە خەو کە هەستا ژێر پیاڵەیەک ئاو تێدا دێنێ، سەری هەردووک قامکی شادەکە کە بەو ئاوەیان تەڕ دەکا بە قولینچکی چاوی دادەماڵێ کە ڕێپۆقی لێ بکاتەوە. بەڵام میر لەو قەید و بەندانە ئازادە. ئەتوانێ ڕیش بتاشێ، خۆی بە ئاو بشوا، بە کاڵەی مووینەوە لە پردی سیراتەوە بێتە مەرقەدان. میر زۆربەی مانگی ساڵ لە لەندەن و ئەوروپا ڕایدەبوێرێ و زۆر خۆشگوزەرانە نوێژیان بەیانیان تاوهڵات ڕوانینی هەڵاتنی ڕۆژە و لە بن لێوان دوعاکردە ڕۆژوویان سێ ڕۆژە وەک دەڵێن خوددا بانگی محەممەد و مەلکتاوسی کردووە وتوویە ڕۆژوو سێبێ محەمەد چونکە عارەبە و بەتەماحە گوتوویە سی ڕۆژ و باشە. مەلەک تاوس زانیویە محەمەد بە هەڵە چووە وتوویە با ئێزیدی سێ ڕۆژ و بگرن، خودا نەیوتووە سی، وتوویە سێ، بەڵام بابە شێخ دەبێ دوو مانگ لەسەر یەک ڕۆژوو بێ. ئەمما ئەگەر میوانی بێن، دەبێ لەبەر خاتری میوان ڕۆژوو بشکێنێ و بۆی بە ڕۆژوو حیسابە. فێڵە شەرعیەکەیان بۆ دۆزیوەتەوە، لەو دوو مانگەدا هەر ڕۆژە چەند کەسێک بە کاوڕ یان گیسکێکەوە دەبنە میوانی بابە شێخ و ناچارە ڕۆژووەکەی بشکێنێ. دوو مانگەکە بەو فێڵە دەرباز دەبێ. بۆ مایەی ژیانی بابە شێخ و پیاوانی تری ئاینی بە پێی کتێبەکەی مەلا خەلیل سولەیمانی شێخانی کە لام وایە ڕاستترین شتە کە لەسەر یەزیدی نووسرابێ 27 جۆر ماڵیات و سەرانە لە یەزیدی دەسێنرێ. گوتنی کەلیمەی شەیتان هەر نییە و کوفرە، تەنانەت هەر وشەیەک شین و تێی گەورەی تێدا بێ خۆی لێ دەبوێرن، بە زاراوەی یەزیدیان بە خلیسکان دەڵێن شەمتین، لە ترسان دەڵێن فڵان لە قوڕ چەقی، نابێ کەس تەفرۆکە، نابێ ئاو دەلوو لێنە بکرێ. لە جزیرەی حەسەن ناوێکی یەزیدی لە ترسی حکوومەتی تورک هەڵاتبوو. لە ماڵە حاجۆ دەژیا، ڕۆژێک دڵخۆشی منی دەداوە. دەیوت، سەیدای هەژار خەم مەخۆ، دەزانم ئاوارەیی ناخۆشە، ئەوە منیش ئاوارەم و جاری وا هەیە مەجبوورم بە مەسینە دەست بشۆم، بڵێم چی دنیا وایە؟ من وتم، حەسەن گیان، بەڕاستی هەر تۆ لێت قەوماوە. کاهوو نابێ هەر ناویشی بڵێن، کە پێی دەڵێن، خاس، چونکە وەختێ کە ئادەم لە بەهەشت دەرکراوە و خودا لە مەلەک تاوس ڕەنجاوە، مەلەک تاوس خۆی لە ترسان، لە بن چڵە کاهوو شاردووەتەوە، چڵە کاهوی زمان شڕی بەدفەڕ جاسوسی کردووە و ڕاستی وتووە وتوێتی ئەوەتا لە بن مندایە وەرن کام چیرۆکی کاهوە لە کتێبی قیسەسول ئەنبیایی تڕەهاتی خۆشماندا هەیە ئەگەر نینۆکیان لە درێژیان بپەڕێ یان مویان بڕژێ دەبێ بینێژن لە قیامەت حیسابی هەیە ئێستا زۆر کەسی ویان تێدا پەیدا بووە کە ڕیش ئەتاشن هەمیشە خوێندویانە و فاسق بوون ئەو عەلی چۆقیەی باسم کرد بوو بووە موعەلیم و کارمەندی ئیدارە. پێشمەرگەی یەزیدی کە زۆریش ئازان لە شۆڕشەکەی بارزانیدا زۆریان چاویان کرابووەوە گوێیان زۆر لەو خورافاتە نەدەگرت مەسەلەی ناموس زۆر گرینگە پیاوێک ژنێکی بە مێرد هەڵگرێ یان ئیلاقەی بکە جەزای هەرکان کوشتنە درۆکردن زۆر گوناهێکی گەورەیە بەڵام دزیکردن نەخوازە لە مسوڵمان بێ ئافوی لێ و پیاوەتیە دەڵێن لە چیای شەنگالێ هەر پیاوێک نەتوانێ حەیوانی قاورمە بدزێ بە پیاو حیساب ناکرێ دەیانگووت جارێک یەزیدیەکی خەڵکی جززیرە زاتی ئەوەی نابێ بچێ حەیوانی قاورمە بدزێ ژنەکەی زۆری سەرکۆنە دەکا کە تۆ پیاو نی و ئابڕۆت نییە ناچار دەچێتە لای فەلەیەک بزنێکی قەڵەوی لێ دەکڕێ بە وادەی مانگێک بەهار شەودرەنگانێک گوێی بزنی گرتووە بە دزیەوە هێناویەتەوە ماڵ و بە ژنەکەی گوتووە تەماشاکە ئافرەت ئەوە قەلیم دزی، ژنەکەشی پێی وتبوو، ئافەریم، ئێستا پیاوی، مانگێک بەهار چووە، فەلە بۆ قەرزەکەی هاتووە، کابرا لە ژنەکەی زۆر ترساوە، هەر خاوەن قەرز هاتووە قسە بکا، بڕی بە قسەکەی داوە و باسێکی جیاوازی کردووە، تا فرسەتی هێناوە و ڕایکردووە و چووەتە گردی ئەو بەری ماڵان و بە سەرخوراندنەوە بانگی کردووە، کری ڤۆ خزمەکەم، بە ئەبولقاسم نا، نا! ژن زانیویە چ باسە و بە تێڵا کەوتووەتە سەری و نەیگەیووەتێ. قەبری شێخ هادی لە عەرزەوە چووەتە زوهرە. قەبری شێخ ئەبولقاسم و شێخ شەڕەفەدین کە دوو پیاوی موقەدەسن لە مانگە، ڕۆژێ کە ڕووسان مانگی دەستکردی خۆیان ناردە سەر مانگ و لە مەجلیسی دیوەخانی تر بە سپی باسی دەکرا، ئەمەری خێلتکێ کە یەزیدێک بوو وتی، ئەوە چ دبیژن؟ خودێ ولا مە چوو واتە دینمان نەما ئێمەش وتمان بۆچی ئەمەر ئەویش وتی ئەگەر ئەوانە بچنە سەر مانگ دەچن لەسەر قەبری ئەبول قاسم دەمیزن ئەو ئەمەرە دڵسادەیەکی قسە سیر بوو جاری وتی من دەڵێم خوددا پیاوێکی فێڵزان بووە زوو خۆی لە ئاسمانان جێ کردووەتەوە و حکم لە ئێمە دەکا ڕۆژێک دەگەڵ زەبیحی بەڕێدا دەڕۆن ئەمەر دەڵێ لە قسەی مەلا خەلیل کە چل پەنجا ساڵ جیرانی بابە شێخ و نێوان خۆش بوون مەسحەفا ڕەش درۆیە و هەر نییە ژنەیە زیدی زۆر ناحەزن لە عەربی دەشت دەکەن کراسیان سپیە کە قەتیش خۆ ناشۆن دەڵێن بۆگەنیویان لێدێ قسەیەکیان هەیە دەڵێ ئەم ئێزیدینە جل سپینە بهشتینە هەرچی فڵنە لە ژێریا منە ئەمما بسلمان مانومان ئارەق خواردنەوە لە ناو پیاوانیاندا زۆر عادەتە من شێخ ناسرێکم لە جززیرە دەناسی هەمیشە مەست هەمیشە بەتحا ئارەقی لە باخەڵدا بوو پیاوی ئاینیش بوو ڕۆژێک لە دەم کانی نووسە بوو مار پێوەی دابوو مارەکە ڕق هەڵات بوو شێخ ناسەر وە خەبەر نەهات بوو وتی هەژار ئەوە جەدی من مارەکەی کوشت منیش وتم بەڵێ یا شێخ ئەو جەدەت کە لە ناو گیرفانتدایە خوێنت بووە تە ژەهر لالەش چەند زیارەتێکی جگە لە شێخادی لێە ناوی عومەر، عەلی، حەسەن، حەسۆ زۆرە. هەر محەمەد ناویان نییە. بەیتی سیامەند و خەجێ بە کرمانجی قەوالی یەزیدی دەیڵێن، لەوێدا دەڵێن، سیامەند خۆی گەیاندە قەتەنە و بۆ شەڕی حوسێن ڕەگەڵ لەشکری یەزید کەوت. ئەگەر سیامەند نەبووایە، حوسێنیان بۆ نەدەکوژرا. ماڵەکەی لە ئەشکەوتێک دابوو کە پێنج وەتاغی زۆر ڕێک و جوان لە بەر تاشراوی لێک و لوس کراوی تێدا و جێ حەوزە ئاوێکی تێدا ڕەنگە هەزاران ساڵ لەمەوبەر ماڵی پادشای دەوری بەرد بوو بێ و لە شوێنەوارە کۆنەکانە ئەو عشیرەتە زۆر کە من بەڵام بە دز و دڕ مەشهورن عبدێ هەموو سەر و بنی قسەی داوای پوڵی لێ دەکردم هێندەی گوت تا عەبدولڕەحمان قازی جنێوی پێدا، وتی، تۆ بۆ هێندە خوێڕی؟ شەو کە جێگەیان بۆ ڕاخستین کوڕێکی عەبدێ بە ناوی فەتاح کە لاوێکی پازدە ساڵانە بوو، دوو سەنیری زۆر گەورەی بۆ دانابووم، وتم، من یەکم بەسە، وتی، بە خوا بالگهک تنێ تێرا کەلە خێ تەناکە! دوو کوڕی عەبدێ پێشمەرگە بوون و زۆریش ئازایەکیان کە ناوی دەروێش بوو، دوای هاتنەوەم بۆ خورکی هاتە لام، نامەیەکی دامێ جوابی باوکی بوو لە دەوڵەتەوە بۆی هاتبوو کە هەر وەخت بێی چاوە نۆڕتین وتم بابت دەیەوێت چی بکا چارەیەکی لێ بکە خەبەرم بۆ بارزانی نارد ناردیە شوێنی کە وەرە کارم پێتە عەبدێ پاش چەند ڕۆژێک هاتەوە تفەنگێکیشی خەڵات کرابوو لام وایە پوڵێکیشیان دابوویە دوایی کە چوومەوە بارزان لەم کارە ئێعتیڕازم کرد دیسان ناردیان هاتە بارزان ماوەیەک مایەوە و چووە ماڵە خۆی و پاشان بەشداری لە شەڕێکدا کردبوو لەو شەڕەدا کوژرا. بیسەرانی ئازیز و خۆشەویست و هاوەڵان و شەیدایانی دنیا کتێب لێرەدا و بەم شێوەیە دینە کۆتایی بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر بەختەوەر و شادومان بن.